بیسەرانی ئازیز و خۆشەویست شەیدایان و هۆگرانی کتێب بینەران و بیسەرانی کەناڵی بەزمی حزور لە هەر کوێیەگەن جوانترین سڵاوی دڵتان پێشکەش بێت من ڕاز کاکە لە کەناڵی بەزمی حزورەوە جارێکی دیکەیش ئاشناتان دەکەم بە یەکێکی تر لە کتێبە زۆر گرنگەکانی بواری بیرەوەری و گێڕانەوە بە تایبەتی بیرەوەری و گێڕانەوە و ژیانی پێشمەرگایەتی و ڕووناکبیری یەکێکی دیکە لە کەسایەتییە هەڵکەوتووەکانی کورد کە ئەویش مامۆستا عەلی کەریمی، سەرکردە و ڕووناکبیر و نووسەر و وەرگێڕی ڕۆژهەڵاتی کوردستانە. ئەم بیرەوەرییانە باس لە مێژووی چل ساڵی ڕابردووی ژیانی عەلی کەریمی و کۆمەڵە و حیزبەکانی ڕۆژهەڵاتی کوردستان دەکات. ئەوەی کە زۆر گرنگی و بایەخ بەم کتێبە دەدات زمانی نووسین و شێوازی گێڕانەوەکەیەتی ئەوەیش کاریگەری عەبدوڕەحمانی زەبیحی خاڵۆی عەلی کەریمیە بەسەر خودی نووسەر و دێڕ و وشەکان و پەیڤ و پەڕەگرافەکانی ئەم کتێبەوە هیوادارم بتوانم لە کەناڵی بەزمی حزورەوە ئەڵقە بە ئەڵقە پێشکەشی ئێوەی ئازیز و خۆشەویستی بکەم و ئێوەیش چێژ و ئۆخژنی لە وشە و پەیڤ و پەڕەگرافەکانی ئەم کتێبە وەربگرن. بێگومان عەلی کەریمی بیرەوەرییەکانی خۆی بە ناونیشانی سنوورە ژێرپێخراوەکان نووسیوەتەوە و دەزگای غەزەلنووس تا ئێستا دووجار کتێبەکەی چاپ کردووەتەوە. هەر لە بەرایی کتێبەکەوە عەلی کەریمی وەک وەفایەک بۆ دایکی و بۆ ڕەعنا زەبیحی خوشکی عەبدولڕەحمان زەبیحی کە ناومان هێنا، دەنووسێت پێشکەشە بە پاکترین و جوانترین مرۆڤی سەرزەوی کە ناسی بێتم بە دایکم ڕەعنا زەبیحی کە زۆری مراز بوو ئەم کتێبەیشم لەسەر کۆشی دانێت و بە کاوەخۆ بیخوێنێتەوە مخابن من لە تەواوکردنی پەلەم نەکرد و ئەویش بۆ گەیشتن و فڕین بەرەو کەشکەڵانی ئاسمانەکان ئۆقرە و قەراری لێ هەڵگیرا بوو ماڵئاوایی لێ کردم و بە دنیایەک خەم و پەژارەوە جێی هێشتم وتە و پێزانینێک ئەم وشە و دێڕانەی لە دووتێی ئەم کتێبەدا دەکەونە بەردیدەی بەڕێستان بەشێک لە سەرگرشتەی مرۆڤێکن کە هەر لە هەڕەتی مێرد منداڵیەوە عوداڵی ئازادی و سربەخۆیی بووە لە ڕۆژگارانی تاریک و ئەنگوستە چاوی حکمی ڕەشی بنەماڵەی پەهلەوی لە ئێران مەڵاشوی کەوت و هەرگیز قەبوڵی نەکرد کە لە ژێر فەرمانڕەوایی ئەواندا بژی و مل بۆ زۆرداری و دکتاتۆریان دا بدات. چارەنووسی وا هەڵدرایەوە کە هەر لە هەڕەتی لاوێتیەوە لە شار و گەڕەک و کەسوکار، لە خوێندن و ژیانی ئاسایی، لە دڵداری و خۆشەویستی تەرە بێت. ئەوەی دەیبینی و هەر ئێستا لەبەر دەستتدایە و خۆت بە خوێندنەوەیەوە مژوڵ کردووە، گێڕانەوەی حەکایەتی ژیان و بەسەرهاتی تاکێکی هاوڵاتیی خۆتە، لاوێکی دەیەکانی شەست و حەفتا و هەشتای سەدەی ڕابردوو، لە جیهانێکدا پڕ لە شەڕ و ئاڵۆزی، ئاژاوە و بەربەرەکانێ، کێبڕکێی وڵاتان و زلهێزەکان، لەناو ئەم جیهانە پان و بەرینەدا شوێنێک هەیە هەر هێندەی سەری پەنجە تووتەی خۆت کە لەسەر نەخشەی جوگرافیای سەرزەوی بوونی نییە و هەرچی لێی بگەڕێیت بۆت نادۆزرێتەوە چونکە جیهان ئیعتراف بە بوونی ناکات و چاپکەرانی نەخشەی زەویش هەر نازانن وڵاتێک هەر چەندیش بچووک بێت هەیە و ناوی کوردستانە ئەم تۆزە خاکە بووەتە ناسۆر و سندانی سەردڵی چوار وڵاتی بەهێز و داگیرکەرانی کوردستان زیاتر لە 500 ساڵە لە ناو بەرداشی ڕۆم و عەجەمدا دەترێتەوە و دەفلیقێتەوە تەنانەت مافی هەناسە کێشانیشی پێڕەوە نابینن کە منداڵ بووم و لە قوتابخانە دەمخوێند وەک بیرم بێت لە وانەی جوگرافیادا دەیانگوت سەد و سی وڵاتی سربەخۆ لە بینای کۆمەڵەی نەتەوە یەکگرتووەکان ناو ئاڵایان هەیە ئێستا کە ئەم دێڕانە دەنووسم دەڵێن نزیک بە دوو سەد وڵات لە هەمان بینە ناو ئاڵایان دەشەکێتەوە مەخابن ئاڵای کوردانی هەر لێ نییە لە ماوەی پەنجا شەست ساڵدا حەفتا وڵات و نەتەوە بە سەربەخۆیی خۆیان گەیشتوون. ئەگەرچی نەتەوەکەی من بە درێژایی سەد ساڵی ڕابردوو کاسەسەر و چاوی لاوانی چاندووە و بارانی خوێنی بەسەریاندا باراندووە، کەچی وەرزی دروێنەکەی هەر دیار نییە و دیل و بندەستی داگیرکەرانە. ئەگەرچی سەدەی ڕابردوو بوو بە ڕزگاری لە کۆڵۆنیاڵیزم و گەیشتن بە ئازادی و سەربەخۆیی زۆرێک لە وڵاتان، بەڵام ئەوە بیست ساڵیش بەسەر سەدەیەکی دیکەدا تێپەڕبوو، کورد بە هەر چوار پارچەوە تروسکاییەک بەدی ناکات، هیچ نەبێ مژدەبەخشی نەوەی داهاتوو بێت. لە مەیدانی شەڕانخێوی خەباتی سەدەی بیستەمدا ئیتر بۆ منی پتر لە چل ساڵ بەشدار لەم خەباتە بە کۆڵەپشتێکی ئاخێنراو لە ئەزموون و دەرد و ژان لە ئەمڕۆدا لەگەڵ هەموو تەنگوچەڵەمەی نێونەتەوەیی و پیلان و کۆمەڵکوژی داگیرکەراندا لەسەر ڕێگەی ئازادی کوردستان دیسانیش دەبێ بە تێڕادیوی بڵێم خەتای سواران نەبوو پێش سوارەکانمان قورس و ناوەستا بوون ئاماژەیە بە شعری بەهار هەردێی مامۆستا هێمن ئەم دێڕانەی بە زوویی تێیان دەپەڕێنیت و دەیان خوێنیتەوە سریوەیەکن لە هیوا و بێ هیوایی هەوراز و نشێو ترس و ئازایەتی مان و نەمان مەردی و نامەردی وەفا و سپڵەی سەرکەوتن و ژێرکەوتن، یاخیبوون و گوێلەمستی، فرەزانی و گێلی، ئازاد و کۆیلە، پاک و ناپاک، زانا و نەزان، بەڕەحم و بێڕەحم، بوون و نەبوون، ئاشتی و شەڕ و وڵاتداری و بێوڵاتی. وەک ڕۆڵەیەکی دایکی ئەم نیشتیمانە خۆم بە قەرزداری بینیوە و بە ئەرکی خۆمم زانیوە لەبەر پێیدا بنووشتێمەوە و هەتا هەم خزمەتی بکەم بە گشت دوژمنانیدا بێمەوە و سەرنەوی بکەم بۆ دۆست و فیداکارانی زیاتر لە چل و پێنج ساڵە لەبەر کەوشکەنی کەپرە شکاو و وێرانەکەی ئەم نیشتیمانەدا بەبێ هیچ چاوەڕوانی و قازانج و بەرژەوەندی تایبەت بە خۆم دەستە و نەزەر و گوێ بە فەرمانی خزمەتم بەو دایکەم ئەمڕۆ کە دەبینم ئیتر وردە وردە هێز و گوڕی لاوێتی ڕووی لە کزبوونە و هەر بینا بار و بنەم تێوە پێچە تۆ ئەی دایکی نیشتیمان دەزانم لە بەردەم بارەگای بەرزی نەتەوەکەمدا شایەدیم بۆ دەدەیت هەرگیز خیانەتم لێ نەکردیت بە پاداشت خزمەتم نەکردیت درۆم لەگەڵدا نەکردیت خاکی و بچووک بووم بەرامبەر بە هەموو ڕۆڵە خزمەتکار و بە وەفاکانت سوور بووم لە لە قاودانی ڕۆڵە بێ ئەمەک و دز و گەندەڵەکانت دژمنانی ناوخۆتم هەر هێندەی داگیرکەران و ناحەزانی بێگانەت پێ پیس و چەپەڵ و خوێڕی و خائین بوون هەرگیز دەستم بۆ دەسەڵاتی ناوخۆ و بێگانە پان نەکردەوە و بێ منەتم لێیان گەر بە دینارێک لە هیچ کامیان بەهرەمەند و سوودمەند بووبووم خزمەت بە وڵات و پێشمەرگایەتیم بە ئەرکی خۆم زانیوە دەبێ گەواهی بدەیت هەرگیز نە بۆ پارە و نە بۆ جنس کە ئەم دوانە ماکەی هەرچی خیانەت و خراپەن سەرم شۆڕ نەکرد و توخنیان نەکەوتم بۆ گوزەرانی ژیان ئەوەندە قاچم درێژ کرد لە بەڕەم دەرنەچێ دەزانی زۆر جاران بە زللە ڕووی خۆم سوور دەکردەوە تا ناحەزانم پێم نەزانن ئێستایش تۆ بۆ ئەم ڕۆڵەیەت ئاڵنگاری بکە لە دۆست و دژمن لە زەمین و ئاسمان ئەگەر تەنانەت بۆ تاقە جارێکیش بێت پەنام بۆ دوژمنانت بردبێت یان لێیان سوودمەند بووبم ئەگەر لەوانەی خۆیان بە دەسەڵات و حاکمی کەلاوەکەی بەشی باشووری نیشتیمانەکەت دەزانن ملم لار کردبێت و تەنانەت بە فلسێک لێیان سوودمەند بووبم بۆیە ئەو چەند وشەیەم وەبیر هێنایەوە خۆت دەزانی لە چەند ساڵی ڕابردوودا بەهۆی بەگژدا چوونەوەم بە حکمی بنەماڵە و گەندەڵی و ئەو ناسۆرەی بە ناوی کوردایەتیەوە لەسەر دڵت هاتووە ڕۆڵە بێ ئەمەک و تاڵانچیەکانت لە بەرامبەر لە قاودان و ڕسواکردنیان ترسنۆکانە و خوێڕیانە هاتن بە درۆ و بوختان لە پێش چاوانت سوکم بکەن بۆیان نەکرا لە ناوم بەرن هەوڵیاندا تیرۆری کەسێتیم بکەن و دەمێک بە پیاوی ئاخوندەکانی ئێران و سەردەمێک بە دۆست و یاری سەددامی خوێنڕێژ و ئەنفالچی وڵاتەکەتیان شوبهاندم توخوا دایکی نیشتیمان لە دار و بەرد و گشت کەسەکان بێ منەت بە ئەگەر لە خیانەت، پارەپەرستی و هەرچی پێی دەگوترێت سوودمەند بوون، زەڕڕەیەکت شک برد، ڕسوای خۆت و زەمانەم بکە و ڕووڕەشی دونیا و قیامەت. جریوەی ئەم چەند وشانەی کۆتایی گەلێک بۆم زەحمەتن، شەرمهێنەر و بە عەیبە دەزانی لە ئاست گەورەییتان. بەس لە مێژ بوو گلەیی، ڕق و بێزاریم لە دوژمنانی ناوخۆی گەل و وڵاتەکەت پۆنگی خواردبووەوە و ئێرەم بە چاک زانی بەم چەند دەردی دڵ و زوخا و هەڵڕشتنە ئەز تۆپاکی و خزمەتکاریم وەبیر خۆت و هەموو تاکێکی ئەم کوردستانە بهێنمەوە و گەر سەریشم نایەوە دڵنیابم میللەت و هاوزمانەکانم ڕاستیەکانیان پێ گوتراوە تۆیش ئەی خوێنەری بەوەفا وردبین لێم ببورە لە خراپ نووسین و نەپەرژانە سەرباری ئەدەبی و پڕ لە حورمەتم بۆ وشە و زاراوەی زمانە پڕ لە شانازی و خۆشەکەم کوردی داوای لێبوردن لە هەموو ئەو هاو قەتار و هاوڕێیانەم دەکەم کە بە جۆرێک لە جۆرەکان ناویان هاتووە و حیکایەتەکەم بە دڵیان نەبووە دڵنیابن مەبەستم ناوزڕاندن و توانج و ئیهانەکردن نەبووە بەڵکو تەنیا گێڕانەوەی ئەو مێژوە بووە کە خۆم ئاوام دیوە کە نووسیومە و شەرت نییە ئەوەی من گوتم وابووبێت ئەوە تەنیا گۆشەنیگایەکی من بووە و گێڕانەوەیەکە بۆ ئاهێکی دەروون بەهۆی بوونم وەک مرۆڤێکی بێدەسەڵات و پێشمەرگەیەکی سادە لە مێژووی پێشمەرگایەتی و کاری سیاسیم هەرگیز بۆم نەلوا یان باشتر بڵێم عقلم پێی نەشکا یاداشتی ڕۆژانە بنووسمەوە و ڕووداوەکان بە ڕۆژمێر و کات و سات بنووسمەوە تەنیا بیر و هزری خۆم بەکار هاتووە لە گێڕانەوەی ژیان و ڕووداوەکانی ئەم چەند ساڵەی تەمەنم بۆیە ئەگەر ڕێککەوتێک یان گێڕانەوەیەک وەک خۆی نەبێ و پاش و پێش کرابێت تکایە بیخەنە بەر لێبوردەیی و بە حسێبی فەرامۆشکاری منی دابنێن درێژدادڕی و زۆر گوتنم لاپەڕەکانی زۆر لەوە زیاتر کرد کە خۆم بۆ دانابوو بۆیە ناچار بەشی دووهەم و ڕۆژگاری ئاوارەی و دوورە وڵاتی و دیسان چالاک بوونم لە خەباتی شاری و دەسەڵاتی کوردی لە بەشێکی نیشتیمانم واتە باشوور و هەرێمی کوردستان دادەنێم بۆ عمر باقی و دەرفەتێکی دیکە هیوادارم بتوانم بە زوویی پێشکەشی خوێنەرانی بەڕێزمی بکەم لەو ماوەیەدا کە بیری نووسینی ئەم سریوانە هاتە ناو مێشک و خەیاڵم زۆر بوون ئەوانەی هانیاندام و پاڵ پشت و هاوکار و مامۆستان بوون چاکە و لوتفیان ناکرێ فەرامۆش بکرێت بەڕێزان دکتۆر تریفە عمر مامۆستا حەسەن قازی، ڕەزا مەنوچێهری، مامۆستا کامیل عومەر، مامۆستا عەزیز ڕەوف، شەفیق حاجی خدر، جەواد حەیدەری، محەمەد عەبدوڵا، هەژار عوسمان، عەباس کەریمی و هاوسەری بە تاقەت و پشوودرێژم، پرشنگ بلووری. ناکرێ نەڵێم سپاسی بێپایانم بۆ یارمەتیدان و ئێوە نەبان ئەم پەڕتووکەم بۆ تەواو نەدەکرا تۆیش ئەی خوێنەری بەڕێز و خۆشەویستم بە میهرەبانی و لوتفەوە لەگەڵمدا بدوێ و دڵنیابە هەموو ڕەخنە و تێبینیەکانت بە دڵێکی گەورەوە لەسەر دیدەم دادەنێم و داواکارم لێت ئەم پرێسکە ئاڵەکۆکەی شوانەکەی خۆتان لە بەردەرگای کەوشکەنی ماڵە گەورەکەی کتێبخانەی کوردیدا جێیەکی لەبۆ بکەیتەوە. ژیانی منداڵیم دوابەدوای سەرماوسۆڵ و ڕێبەندانی زستان لەگەڵ یەکەم هەڵکردنی شنەی شەماڵی بەهاری و توانەوەی سەهۆڵ و چلوورەی گوێسەبانەکان و شاخە بەفرینەکانی گەڕەکی ڕزگەیان لە خانووی جاران و قەدیمی حوسێن زێڕینگەران بە قسەی دایکم پێنج ڕۆژی بەهار چوو بوو لە شارەکەی پەت و سێدارە سابڵاغی ئەوسا و مەهابادی ئێستا وەک دەڵێن کۆرپەیەکی کاڵوزیت بە پێکەنین و کاکۆڵ بەسەر لە داوێنی دایکێکی یادگاری ژێکاف و کۆمار دەکەوێتە خوار و بە هەڵمژینی هەوای پیس و ئالوودەکراوی سەر گۆی زەوی سییە ناسک و بچکۆلانەکەی دێتە ژان و پێکەنینی یەکەم چرکەساتی ژیانی لێ دەبێتە ژان و گریان. ژانێکی خۆش مژدەبەخشی بوونێکی نوێ بۆ دایک و باوک و خوشک و برا. یەکێکی دی زیاد بوو. برای گەورەمان هەشت ساڵ تەمەنی بوو، خوشکی دواتر سێ ساڵ و براکەی پێش خۆیشم هەر هەڤدە مانگ دەبوو، تازە لە شیری دایک دەبووەوە. دایک و باوکێکی لاو و تازە پێگەیشتوو بە چوار منداڵی وردەوە، ماڵێکی پڕ لە میوان و حەشیمەت. بابم کوڕە گەورەی باپیرم بوو، کە بابم ژنی هێناوە، باپیریشم تازە ژنی دووەمی گواستبووەوە. دایکی بابم تەڵاقی وەرگرتووە ئیتر هەموو منداڵەکانی باپیرم لەگەڵ منداڵەکانی بابم لە تەمەندا زۆر لێک دوور نەبووین بابم لە دایکی خۆی تەنیا برا و خوشکێکی هەبوو خوشک مێردی کردبوو براکەیشی زۆرتر لای ئێمە بوو هەر بە ئەویشمان دەگوت مامە منداڵەکانی دیکەی باپیرم بەهۆی ئەوەی بە تەمەن زۆرمان لێک نزیک بوون پێمان نەدەگوتن مام و پور بەڵکو گازمان دەکردن بە ڕەحمەتی باپیرم مەحبوبی باپیرم و تا دوایی دوای کۆماری کوردستان و لە سێدارەدانی پێشەوا و زیندانی و ئاوارەبوونی سەرانی کۆمار دایکم بە ڕۆیشتن و دوورکەوتنەوەی کاکی زۆر بە زوویی بە مێردی دەدەن و لە تەمەنی سێزدە ساڵیدا هاوسەرگیری لەگەڵ بابمدا دەکات هەڵبەت ئەویش تەمەنی هەر هەژدە ساڵ دەبێت دایکم خوشکێکی بچووکتر و منداڵی دەبێت کە دەچێتە قوتابخانە بۆ سەرپەرشتی کردنی خوشکەکەی دەیهێنێتە لای خۆی واتە لە لایەک مام و لە لایەکی تریش پورم زۆرتر لەگەڵ ئێمەدا بوون پورم دەبێتە مامۆستا مامیشم لە قەیسەری شار دووکانی جلوبەرگ دەکاتەوە و بە یەکیشەوە هاوسەرگیری دەکەن دایکی دایکم کە بێوەژنێکی پیر و تاک و تەنیا و زۆر بەڕەحم بوو ئەویش زۆرتر لەگەڵ ئێمەدا دەژیا و پێمان دەگوت دایە باپیرم و بابم یەک بە دوای یەکدا و ماوەی نێوانی منداڵەکانیان کەمتر لە ساڵ و نیو منداڵیان دەبوو، هەردوولا چوار منداڵیان هەبوو، دوو مانگ دوای لەدایکبوونم مام و پووریشم یەکەم منداڵیان بووە. خزمانی لادێی باوکم شەو و ڕۆژ بۆ دەوا و دەرمان و سەردانکردنی شار لای ئێمە بوون، یەک دەهات و یەک دەچوو، دایکم ئەو کات تەنیا بیست و چوار بیست و پێنج ساڵ تەمەنی بووە، وێڕای کۆشێک منداڵ دەبوایە سەرقاڵی ماڵی باپیرم مام و پوور چێشت لێنان و شوشتن و خاوێن کردنەوەیش بوایە. کە میوانی لادێمان دەبوو، ئیتر کێچ و ئەسپیش لەگەڵیاندا وەلای سەرەوە دەکەوتن و چەند ڕۆژ دواتریش ئەو دایکە دەبوو جلان بکوڵێنێ و ئاساریان لەناو بەرێت. بابم تازە وردە وردە خەریک بوو لە هەژاری و دەست کورتی سەردەمی کۆمار ڕزگاری دەبوو، ماڵی پێکەوە نابوو، ئاگای لە هەمووان بوو. باب برا منداڵان و خزمانی ئەمبەر و ئەوبەر، بۆ ساتێک ئاسوودە نەبوو، لە دائیرە کاری دەکرد، دوکانی هەبوو، کەسابەتی دەغڵودان و مەڕوماڵاتی دەکرد، ئاخر دەبوو بە هەموو لایەک ڕابگات. دوای ماڵکردنی ماموپوور وردە وردە بووژانەوە دەستی پێکرد، برا و خوشکێکی دیشمان هاتنە دنیاوە، بووینە شەش منداڵ و دایک و باوک، واتە خێزانێکی هەشت کەسی و خانوویەکی گەورە و فراوان، بە حەوشە و حەوز و باخچەوە، ئەو بەشە لە خانووەکە کە ماڵی ماممی تێدا بوو، دوای ڕۆیشتنیان بە تیغەیەک لە ماڵی خۆمان جیاکرایەوە و کرا بە دوو دەست خانووبەرە بە کرێ درا و بوو بە یارمەتیدەرێکی باشی بژێویمان، تیغە واتە دیواری تەنکی نێوانکەر، هەر شەش خوشک و برا لە زمانی مام و پوورەوە بە دایکمان دەگوت باجی و بە بابمان کاکە بیرمە کە گەورە بووم لە پۆلی شەش و حەوت بووم مام و پوور ماڵی خۆیان کردبوو ڕۆژێک کاکم کۆی کردینەوە و گوتی ئیتر جوان نییە با بە دایک و بابمان نەڵێین باجی و کاکە دەبێت لەمەودوا هەموو بڵێین دایە و بابە هەر وایشمان کرد و ئیتر باجی بوو بە دایە و کاکە بە بابە ساوای سەلاری ناو بێشکە دەڵێن منداڵێکی ژیر و بێدەنگ و زۆر پاک و خاوێن بووم. دایکم دەڵێ لە کاتی لانک و پێهەڵگرتن و دارە دارەدا لە هەموویان بێ ئەرکتر بوویت. زۆربەی ڕۆژەکان لە ناو لانکدا بەستراومەتەوە و دایکم خەریکی کاری ناو ماڵ و منداڵانی دی بووە. من دەنگم لێوە نەهاتووە و تەنانەت خۆیشم پیس نەکردووە. نەگریاوم و کەمتر ڕایانژاندووم. بۆ نانی نیوەڕۆ کە باوکم هاتووەتەوە پێش هەموو شت هاتووە و سەری لانکی داوە، دەسرازەی لانکەکەمی شل کردووەتەوە و دەست و قاچەکانی ئازاد کردووم و خۆم بۆ باوکم هاویشتووە. بانگی دایکمی کردووە. وەرە ڕەعنا، چاو لە کوڕی خۆم کە، تەنانەت خۆیشی پیس نەکردووە و وشک و برینگیشە. بۆیە لە بیرمە تا حەوت هەشت ساڵیش هەر گیرۆدە و هەڵوەدای باوەش و پشت قوونی باوکم بووم و هەموو گەورەکان بە گاڵتە دەیانگوت عەلی بۆنی قوونی باوکی لە هەموو بۆنێک پێ خۆشترە و زۆر جاریش هەر لەوێ خەوم لێ کەوتووە باوکم نازی تەواوی پێدابووم دایکم پەروەردەیەکی سەختی بە لێدانەوە دەکردم هەمیشە مەراقی ئەوە بووە بۆچی نەیان هێشت بچێت بۆ خوێندن بۆچی ناتوانێت بخوێنێت و بنووسێت پورم کە خوشکی بچووکی بوو خوێندبووی و بوو بوو بە مامۆستا ئەو شەو و ڕۆژ لە خوێندن و دەرس و مەشق یارمەتی عەتای پوورزا و ئامۆزامی دەدا و تەنانەت پێش تەمەنی خوێندن لەگەڵ خۆیدا دەیبردە مەدرەسەی کچان کە خۆی لەوێ مامۆستا بوو. دایکم بە هاتنی یەکەم کوڕی خوشکی کە دوو مانگێک لە من بچووکتر بوو، بە یەکەوە کەوتینە گڕوگاڵ و گاگۆڵکێ و غارەغار و سەرنجی گەوران ڕاکێشان و چوونی خوێندنگە، زۆرتر کەڵکەڵەی نەخوێندەواری و نوقسانی لە ئاست خوشکی بچووکی هەڵیگرت هاوتەمەنیم لەگەڵ منداڵی یەکەمیان بوو بە هۆکاری سەرەکی کێبەرکێ و هەموو ناکۆکی و کەم و کوڕی و گرێ و گۆڵەکان چ ئەو کات و چ لە داهاتوودا چەند ساڵ دواتر سەرەنجام دایکم بەسەری پیری و خاوەنی شەش منداڵ لە ماڵەوە خوێندنی شەشی سەرەتایی تەواو کرد و خۆی فێری خوێندنەوە و نووسین کرد وردە وردە لە کاتی دەست پێکی چوونم بۆ مەدرسە لە زۆر نەهامەتی و نەبوونی ڕزگارمان بوو بوو تەنیا خوشک و برایەکم بچووک بوون و تەڕ و پۆشتەکردنیان گەرەک بوو پور و مامم تەنیا کوڕ و کچێکیان بوو لەگەڵ ژیانێکی فەرهەنگی و بە حسێبی ئەو کات مۆدێرن لەگەڵ ئەوەیشدا کە بابم زۆر دەوڵەمەندتر بوو لە مامم و ئەوان تا ئەو کاتیش لە خانووی کرێدا بوون بەڵام ڕوخسار و شێوەژیانی ماڵی ئێمە زۆر سادە و خاکی بوو خۆڵاوی و پینەی شەڵواریش لای ئێمە فراوان بوو کەچی لای مام و پوور زۆر هایلایڤ و مۆدێرن بوو. هاتوچۆکەرانی ئەوان خەڵکی فەرهەنگی و ڕەئیس و گوریسی دەوائیر و خەڵکی تاران بوون، هی ئێمەیش خەڵکی لادێ و فەقیر و هەژار و سادەکەی شار و گەڕەک بوون. ئێمەی خوشک و برا زۆر جار جلە کۆنەی یەکترمان دەدرایە و لەسەر سفرەیش ڕفان ڕفان بوو. کەچی هی ماڵی مامم ئاخر مۆدەی تاران بوو. بەقوربان و سەدەقە ڕانە مریشک دەرخواردی منداڵان دەدرا. قوتابخانە ماڵێکی دیکە. چوونە خوێندنگەی من و عەتای کوڕەمامم ڕقەبەری و تەنانەت جار هەبوو شەڕ و نێوان ناخۆشی برایان و خوشکانیشی لێ دەکەوتەوە، ئەگەرچی پێشتر مام و پوور لە سایی دایک و بابمدا دەژیان و تەنانەت بۆ یەکیش بوون و هەر لە ژێر سەقفی وانیش ژیانی هاوبەشیان پێک هێنابوو، بابم، کاکە گیان و دایکم باجی گیان و چوار منداڵەکانیشیان ڕۆح و گیانی مام و پوور بوون. ژیانێکی پڕ لە سادەیی و سۆز و خۆشەویستی لە شارە خنجیلانەکەی سابڵاخ کە زۆربەی خزم و دۆست و ئاشنا بوون دەگوزەرا و ڕۆژ بە ڕۆژ بەرەو ژیانی خۆشتر و دەوڵەمەندبوون دەچوون. بە هاتنە دونیای یەکەم منداڵیان عەتا و دواتر چوونی ناو کۆڵان و یاریکردن و سەرشکاندن شەڕی منداڵانیش هەر چەند ئاشتبوونەوەی یەکجار خێرایشی لەگەڵدا دەهات، جاروبار دەبوو. من و حسێنی برام لە تەمەندا زۆر نزیک بووین و شەو و ڕۆژ لە یاری و کۆڵان و مەدرەسە بە یەکەوە بووین. عەتایش هەر هاوتەمەنی ئێمە بوو. ئەویان بردە ئەو مەدرەسەیەی پوورم لێی مامۆستا بوو. هەر چەند مەدرەسەی کچان بوو، عەتا نازدار و پاکوخاوێن و وەک کوڕە دەوڵەمەندان وێنای دەکرد، زۆر جاران دەکەوتە بەر هێرشی کوڕانی گەڕەک و فڕاندنی پایسکیل و گیرفانەکانی، دەبوو من و حسێن ئاگامان لێی بێت و تەنانەت شەڕیشی لەسەر بکەین، عەتا لەلای باب و بەتایبەت دایکی هەرگیز خۆی خەتابار نەدەکرد، کە دەکەوتە بەر لێکۆڵینەوەی بۆ وا پیس بووی و کوا پارەکانت و چی و چی، یەکسەر هەمووی بەسەر من و هەندێک جاریش حوسێندا دەهێنا. مامم بەهۆی ئەوەی دووکاندار بوو پووریشم مامۆستا بوو، وەک دەڵێن زۆر زەلیل و گوێ لە مستی پوورم بوو. زەبیحی و ژن و یەکسانی. لێرەدا گەرەکمە لە باسەکەم لا بدەم و ئاوڕێک بدەمەوە سەر یەک لە گرنگ و مرۆڤایەتیترین دیاردەکانی ناو کۆمەڵ، ئەویش یەکسانی یان عەدالەتی نێوان ژن و پیاوە لەناو کۆمەڵگەدا. هەموو دەزانین یەک لەو دیاردانەی لە سەدەی ڕابردوو لە زۆربەی وڵاتانی ڕۆژ ئاوادا مشتومڕ و باسی گەورە و تەنانەت شۆڕشی لێکەوتووەتەوە پرسی ژنان و بەرابەری و مافەکانیان بووە تەنانەت لە کۆمەڵگە پێشکەوتووەکانی جیهانیشدا دایک و پورم هەر زۆر زوو بە منداڵی بابیان کۆچی دوایی دەکات لەگەڵ دایکیان دەکەونە ژێر سەرپەرشتی و لوتفی برای گەورەیان کە یەکێک لە دامەزرێنەر و سەرکردەکانی کۆمەڵەی ژێکاف و کۆماری کوردستان دەبێت، واتە عەبدولڕەحمانی زەبیحی و ئەویش بە حەق جێی باوکیان دەگرێتەوە. پێش ئەوەی کۆمار جوانەمەرگ بێت و پەڕیوەی باشوور بێت، خوشکی بچووکی، واتە هاجەر، دەنێرێتە مەدرەسەی کچان لە کۆماری کوردستان کە تازە دامەزرابوو، بەڵام بەهۆی ئەوەی گوایە دایکم لە تەمەنی منداڵی لای داوە، مامۆستاکەی پێی دەڵێت، تۆ بۆ هاتوویە ئێرە؟ بۆ ناچیە ماڵی مێرد؟ دایکم ئەوکات دە دوازدە ساڵی دەبێ، زۆر بە خۆیدا دەشکێتەوە و دەچێتەوە ماڵ، لەگەڵ دایکیدا دەست دەکات بە کڵاو چنین و دروومان کردن و بوخچە دروست کردن. بوخچە پارچەیەکی جوانی چوارگۆشەی یەک مەتری بوو، دەهاتن ئەو پارچەیەیان بە کۆمەڵە بەنێکی ڕەنگاوڕەنگ کە پێیان دەگوت مارگا، گوڵدووزی دەکرد و بە دەرزی و دەزوو ئەم مارگایانە زۆر جوان دەیان نەخشاند و وێنەی سروشت و گوڵیان لێ دەچنی بە تاقەت و سەبرێکی بێ وێنە و هەزاران تەقەڵ بە چەند ڕۆژان بوخچەیەکیان ئامادە دەکرد هەر ئەو کارەیشیان بۆ مەلافە و جلوبەرگی دۆشەک و لێفەی خەوتن دەکرد بۆ تێوە پێچانی جلوبەرگ لە کاتی چوونی حەمام لە جیاتی ساک و جانتا بوخچە بەکاردات گریانی بووک دایکم ئەو زوڵمەی نەچوونی مەدرەسەی هەرگیز پێ فەرامۆش نەدەکرا و مەراقێکی گەورە بوو لەسەر دڵی پورم هەر بە پارەی فرۆشتنی بخچە و سەرکڵاوە چنینی دایکی و خوشکی خوێندی و بوو بە مامۆستا دوای کۆمار و بە تەنیا مانەوەی لەگەڵ دایکی پیر و خوشکە بچکۆلانەکەی بەبێ ئەوەی بزانێت و هەست بە هیچ بکات دەینێرنە ماڵی مێرد و خۆی دەیگێڕایەوە ئەو ڕۆژەی ژنان بە بووک بردوویانە بۆ ماڵی باوکم ئەوەندە منداڵ و کرچ و کاڵ بووە کاتی ئێوارێ ئەو ژنانەی لەگەڵیدا هاتبوون هەڵدەستن بڕۆن ئەویش چارشێو بەسەردا دەدات تا لەگەڵیاندا بڕوات کەچی دەنگی دەدەن و دەڵێن لەمە دوا ئێرە ماڵی تۆیە ئیدی زۆر دەگری و بەجێی دێڵن زمانی سابڵاغی مامم بۆ شت کڕینی دوکان هاتوچۆی تارانی دەکرد و لەم ڕێگەیەدا زۆر دۆستی دەوڵەمەند و ڕئیس و گوریسی پەیدا کردبوون پورم لە ناو ئیدارەی فەرهەنگدا واتە پەروەردە زۆر ناسراو و خاوەن کەسایەتی بوو، لەگەڵ کاربەدەست و خاوەن پۆست و مەقامی شاردا تێکەڵاوییان پەیدا کردبوو، ئەمانە بووبوونە هۆکار تەنانەت لە ماڵی دوو خوشک و دوو برادا جیاوازی چینایەتی و فەرهەنگییەکی زۆر زەق خۆی نیشان بدات، بە کورتی ماڵی ئێمە لادێیی و شەعبی، ئەوانیش تاران دیدە و شارستانی و بە پۆز. وێنا دەکران، تەنانەت ئەمە وای کردبوو زمانی ئاخاوتن و دواندنمان جیاواز بێت، ئەوان زۆرتر و بە زۆری وشەگەلی فارسی و بە ئەدا و ئەتوار لە ناو زمانە کوردییەکە بهاوێن و ئێمەیش زۆر سابڵاغییانە لەگەڵ یەک بدوێین. دایکم وەک کچە هەژارێک دێتە ماڵی مێرد، تەنانەت بۆ یارمەتییەکی بچووکی دایک و خوشکی چاو لە دەستی مێردەکەی دەبێت، لە تەمەنی بیست و چوار ساڵیدا خاوەنی چوار منداڵە، لە ماف و شارستانیەت هیچ نازانێت و تەنانەت خوێندن و نووسین فێر نەبووە لە لای ئاساییە پیاوی ماڵ بە کەیفی خۆی بکات و هیچ نرخی بۆ دانەنێت و بگرە جار هەبوو بە شەق و زلەیش تێی بکەون و جێوبانی لێ فڕێ بدەنە ناو کۆڵان و بە گریان و پاڕانەوە ڕێی ژوورێی بدرێتەوە. بە چلەی زستان بە ئاوی ترۆمپا جلە کۆنەی منداڵان بشوات و زۆر لە ڕۆژان چەند دەست میوان بە خواردن و نووستن و هەڵگرە لەبەریان بەڕێ بکات. لە کۆمەڵگەی شەست حەفتا ساڵ پێش ئێستەی سابڵاغدا زۆربەی ژنان کۆیلەیەک بوون بە دەست مێرد و کۆمەڵگەوە و دەبوو بۆ کڕینی دوو شایی بنێشت چاو لە دەستی مێردبان و هیچ سەرچاوەیەکی سەربەخۆی ماڵی خۆیان نەبوو. دەسەڵاتی پارە پورم کارمەند و کاربەدەستی میری بوو حقوق و موچەی گەلێک لە مامم زیاتر بوو یەک ڕاست دەدرا بەخۆی سەوادی بوو ئاگای لە پێشکەوتنی کۆمەڵگە و جیهان بوو فێری مافەکانی خۆی و پاراستنیان بوو بوو ئابووری سربەخۆ و ڕۆشنبیری وای کردبوو پورم بەسەر ماممدا زاڵ بێت و بە پێچەوانەوە دایکم کۆیلە و بن دەستی بابم بێت دەگەمە و ئەنجامە لە کۆمەڵگەدا هەتا ژن خاوەنی ئابووری سربەخۆ نەبێت ناتوانێت ڕزگاری ببێ لە چەوساندنەوەی پیاوەکان ئەمە خۆم لە ژیانی بنەماڵەیدا پێی گەیشتم و بڕوام پێێتی خۆ ئەگەر سەیرێکی مێژووی و ڕوتی بەرەو پێشچووی کۆمەڵگەکانی مرۆڤایەتیش بکەین زۆر بە زەقی دەردەکەوێت لە ناو ئەو کۆمەڵگە یان وڵاتانەی کە ژن ماف و ئازادیەکانی خۆی دەستەبەر کردبێت و پێی گەیشت بێت ئەوە ئەو کۆمەڵگەیە لە هەموو بوارەکانی ژیان و بە تایبەتی پێشکەوتویی ئابووری و پەروەردە لە سەرووی وڵاتانی تری جیهان وەستاون و لە زۆر کێشە و ئاڵۆزی کۆمەڵایەتی و تەنانەت کۆیلایەتی و کۆڵۆنیاڵیش ڕزگاریان بووە ژن بە سەربەخۆیی ئابووری دەتوانێت شان بەشانی پیاو ئەو کۆمەڵگەی تیدا دەژی بیگەێنێتە ترۆپکی ئاسوودەی و سەربەخۆی چاوخشاندنێکی خێرا بە وڵاتانی ئەسکەندەناڤی و ئەوروپای ناوەند کە تێیاندا ژن بە مافەکانی یەکسانی و بەرابەری لەگەڵ پیاو تا ڕادەیەکی زۆر گەیشتووە، ئەم ڕاستیە دەردەخەن هەموو کۆمەڵگەیەک بەبێ یەکسانی مافی ژن و پیاو سەقەت و دواکەوتووە. دایکم هەرچەند پورمی وەک گەورەکردن گەورەکردبوو، لە ماڵی خۆی زەماوەندی بۆ گێڕابوو، بەڵام لەبەر ئەو هۆکارانەی سەرەوە خۆی لەو، پێ کەمتر بوو. دەتوانم بڵێم لێیشی دەترسا و بە بیانووی هاجەر شێتە ترس و شەرمی خۆی دەشاردەوە، جلوبەرگ، هاتوچۆ، چۆنایەتی و شێوەی خواردن، میوانەکان و هەستان و دانیشتن و ئەتەکێت و جۆری قسەکردن و بەکارهێنانی وشەگەلی فارسی، دابونەریت و فەرهەنگی ئێمەی لێک جیا دەکردەوە. بە کورتی، پوورم ئەو سەردەم، ئەمڕۆیی بوو، دایکیشم، دوێنێی بوو خەتاکانی عەتا و خۆپیسکردن و لێدان و کوتان و پارەونکردن و هەموو کەتنەکانی بە زۆری بەسەر من و حسێندا دەهاتن بەڵام ڕقی بوو بەرامبەری عەتا زۆرتر من بووم تا حسێن هۆکاریش ئەوە بوو حسێن هەرخۆی منداڵێکی ئارام و لەسەرخۆ و لە شەڕ و هەڵات هەڵاتندا دوورە پەرێز بوو هەر ئەوەندە پورم بە شاتەشات و گریان و لە خۆدان پیلی عەتای دەگرت و دەهات بۆ لای باجی و بە دایکمی دەگوت ها باجی، بزانە عەلی چی کردووە و چی بەسەر عەتادا هێناوە. باجیش سوور دەیزانی عەلی نەبێ لە کۆڵان، کوڕانی برسی و جل شڕ عەتای هەر دەخۆن و کوڕە نازدارەکەی بەرگەی دوو ڕۆژ ناگرێت. عەتایش یەکسەر بۆ ئەوەی خۆی دوور بخاتەوە لە شەڕی دایکی، دەیگوت، مەمان، عەلی وام پێ دەکات. ئێمە بە دایکممان دەگوت باجی و دواتریش دایە، بەڵام منداڵانی مام و پوورم بە لاسایی فەرەنگستان دەیانگوت مامە. ئیتر عەلی لێدان و داغ و سیاچاڵ چاوەڕێی دەکرد و عەتایش بە ناو بازاڕدا کەباب و ئایسکرێمی بۆ دەکڕدرا و سەدان جار بە قوربان و سەدەقەی دەبوون و بە گوێیدا دەگوترا ئیتر مەچۆ بۆ لای ئەم لادێی و وەحشی و بێ فەرهەنگ و بێ کڵاسە. بیسەرانی ئازیز و خۆشەویست، ئەڵقەی یەکەمی بیرەوەرییەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنوورە ژێرپێخراوەکانتان پێشکەش کرا. خوێندنەوە و تۆمارکردن و پێشکەشکردنی ڕیاز کاکە بەرهەمی کەناڵی بەزمی حزور تا ئەڵقەی دووەم بەخوای گەورە و میهرەبانتان ئەسپێرم هەر شاد و سەرکەوتوو بن خواتان لەگەڵ.